کاسێتی پێنجەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی دووەم لە لاپەڕە سەد و بیست و شەش ەوە. کوڕەکە حەیران دەبێ، ڕوو دەکاتە پەیکەر تاشەکە و پێی دەڵێ، تۆ لە کوێوە دەزانی ئەو بەردە سپی تێدایە؟ بە ڕاستی لە کوێوە دەیزانی؟ بە واتایەکی تر پەیکەرتاش ڕوخساری ئەوسپەی لەو وێنەدا دیبوو. چۆنە و بەردا توانای دەرهاتنی بە شێوەی ئەسپێک هەبوو، هەر بەو شێوازە بە بڕوای ئەرستۆ هەر شتێک لە سروشتدا توانای ئەوەی هەیە کە ڕوخسارێکی تایبەت لە تواناوە بهێنێتە حاڵەتی کردەوە. دیسان بگەڕێینەوە بۆ باسی مریشک و هێلکە. هێلکە توانای هەیە ببێتە جوجک. ئەمە بەو مانایە نییە کە هەموو هێلکەکان دەبن بە جوجک. زۆربەیان بە شێوەی خواردنی جۆراوجۆر لەسەر سفرە دیار دەکەون و توانای بەهێزی ئەوان ناگاتە حاڵەتی کردەوە. بەڵام بە دڵنیایەوە هیچ هێلکەی مریشکێک نابێتە قاس. ئەم توانایە لەو هێلکەیەدا نییە. بەو جۆرە ئەو ڕوخسارە هەم دەرخەری تواناکان هەم ناتوانایەکان و سنوورەکانی ئەو شتەیە. باسلێکردنی هەوێن و ڕوخساری شتەکان تەنیا تایبەت بە گیانلەبەرەکان نییە. ئەگەر هێلکەکردن و باڵکوتان ڕوخساری مریشکە، هەر بەو جۆرە ڕوخساری بەردەوەیە کە بکەوێتە سەر زەوی. ئەڵبەت دەتوانین بەرد هەڵبگرین و هەڵیدەین بۆ ئاسمان، بەڵام چونکە سروشتی بەرد ئەوەیە کە بگەڕێتەوە بۆ سەر زەوی ناچێت بۆ مانگ. ئەگەر ویستت ئەم کارە تاقی بکەیتەوە ئاگاداربە چونکە لەوانەیە بەردەکە بیەوێت تۆڵە وەستێنێت و ڕێگای نزیک هەڵبژێرێت. هۆکاری مەبەست و داخواز وتمان بە بڕوای ئەرستۆ هەموو شتە گیاندار و بێگیانەکان ڕوخسارێکیان هەیە کە دەرخەری کردەوەی بەهێزی ئەوانە ئەمەیش دەبێتە زیاد بکەین ئەمەیش دەبێت زیاد بکەین کە ئەرستۆ بۆچوونێکی سەرنجڕاکێشی دەربارەی هۆکار بوون لە سروشتدا هەیە کاتێک دەربارەی هۆکاری شتێک باس دەکەین مەبەستمان ئەوەیە کە هۆی چی بوو ئەوە ڕوویدا. هۆکاری شکانی شووشەی پەنجەرە ئەوە بوو منداڵێک بەردی بۆ هەڵدا. پێڵاو دروست بوو چونکە وەستای پێڵاو لە تەچەرمێکی پێکەوە دووری. ئەرستۆ دەیویست هۆکارەکان لە سروشتدا جۆری جیاوازیان هەیە. ئەو چوار جۆری ناو برد بەڵام ئێمە دەبێت مەبەستی ئەو لە شتە مەبەستی ئەو لەو شتە کە بە هۆکاری کۆتایی و مەزن ناوی دەبات تێبگەین. دەربارەی شکانی شوشە لە جێی خۆی دایە پرسیار بکەین منداڵ بۆچی بەردی خست بەو مانایە کە پرسیار بکەین مەبەستی چی بوو هەروە شتێکی تێدا نییە کە وەستای پێڵاو لە دروستنی پێڵاو مەبەستی بووە بەڵام ئەرستۆ بۆ ڕەوتی گۆڕانی شتە بێگیانەکانیش لە سروشدا مەبەستێکی هاوشێوە لەبەرچاو دەگرێت نمونەیەک باس دەکەین. سۆفیا بۆچی باران دەبارێت؟ لەوانەیە لە قوتابخانە فێر بووبێتی کە هۆی بارانی باران کە هۆی بارینی باران ئەوەیە کە هەڵموشێ کاتێک لە هەورەکاندا سارد بووەوە بە شێوەی دڵۆپەکانی باران دەدرێت و هێزی ڕاکێشانی زەوی بۆ زەوییان دەهێنێت ئەرستۆش بەربەرەکانێی ئەمە ناکات بەڵام ئاگادارمان دەکاتەوە کە تا ئێرە تەنیا سێ هۆکارمان وتووە. یەکەم هۆکاری مادی کە بوونی هەڵم و شێ دەگرێتەوە، دووەم هۆکاری کرداری کە ساردبوونەوەی هەڵم و شێ دەگرێتەوە. سێهەم ڕوخسارە کە چۆنیەتی تایبەتی ڕوخساری ئاو دەردەخات کە هاتنە خوارەوەیە بۆ زەوی. بەڵام ئەگەر لێرەدا گیرت کردووە ئەرستۆ دەڵێ جیا لەمانە، باران بۆیە دەبارێت چونکە حەیوانەکان و ڕووەکەکان بۆ گەشە و پەرەسەندن پێویستیان بە ئاوە. ئەرستۆ ئەم هۆکارە بە هۆکاری کۆتایی ناودەبات. زۆربەی کات ئێمە باسەکە بە پێچەوانەوە تێدەگەین و دەڵێین گیاکان دەڕوێن چونکە تەڕی و نمیان پێدەگا. سۆفیا جیاوازیەکە دەبینی؟ ئەرستۆ پێی وابوو لە پشتەر شتێکەوە لە ناو سروشدا مەبەستێکی نهێنی هەیە. باران دەبارێ بەڵکو گیاکان گەشە بکەن. میوەکان دەڕوێن بۆ ئەوەی خەڵک بیانخۆن. چۆنیەتی هۆکاری زانستی ئەمڕۆیی ئاوا نییە، ئێمە دەڵێین خواردن و ئاو پێویستیی ژیانی مرۆڤ و حەیوانە. ئەگەر ئەم بارودۆخە گونجاو نەدەبوو ئێمە نەدەبووین. کەواتە مەبەستی میوە و ئاو نییە کە ئێمە بیانخۆین، جاری وایە دەمانەوێت بڵێین ئەرستۆ لە باسی هۆکارەکاندا لە هەڵەدا بووە. بەڵام باشتر وایە پەلە نەکەین، زۆر کەس بڕوایان وایە خودا جیهانی بە جۆرێک دروست کرد تاکو تەواوی خولقێنراوەکان بتوانن تیایدا بژین. لەم ڕوانگەیەوە دەتوانین بڵێین ئاوی ڕووبارەکان بۆیە هەیە چونکە مرۆڤ و حەیوان پێویستی پێیەتی، بەڵام لێرەدا بە ویستی خودایە دڵۆپەکانی ئاوی ڕووبارەکان هیچ کامیان پێوەندییەکەیان بە ڕاحەتی و خۆش گوزەرانی ئێمەوە بە ڕاحەتی و خۆش گوزەرانی ئێمەوە نییە. مەنتیق جیاکردنەوەی نێوان ڕوخسار و هەوێن لە فکری ئەرستۆدا لە شیکردنەوەی چۆنێتی جیاکردنەوەی شتەکانی ناو جیهان ڕۆڵێکی گرنگی نییە بۆ جیاکردنەوەی شتەکان لە یەکتر ئەو شتانە بە سەر دەستە و تاقم و بەشی جیاجیادا ڕیزبەندی دەکەین ئەسپێک دەبینین دوایی ئەسپێکی تر ئەسپەکان هەموویان بە تەواوی هاوشێوەی یەک نین بەڵام شتێکی هاوبەشیان هەیە ئەم شتە هاوبەشە ڕوخساری ئەسپە ئەو شتەی کە جیاواز و تاکییە پێوەندی بە هەوێن و دەروونی ئەسپەوەیە. هەر بەم شێوازە دەگەڕێین و شتەکان دەستەبەندی دەکەین. مانگاکان لە گەوڕ دادەنێین، ئەسپەکان لە ئاخوڕ، بەرازەکان لە شوێنی خۆیان و هەتا دوایی. سۆفیا ئامۆند سۆنیش لە کاتی کۆکردنەوەی هۆدەکەی خۆی ئەو کارانە دەکا. کتێبەکانی دەخاتە قەفەسی کتێبەکان، دەفتەر و پێویستیەکانی دەخاتە ناو جانتاکەی رۆژنامە و گۆڤار لە شوێنی خۆی دادەنێت. جلەکانی بە رێکوپێکی دەخاتە ناو کۆمیدەکەی و جل و بەرگی ژێرەوە لە شوێنی خۆی، کراسەکانی لە شوێنی خۆی، گۆرەوی لە شوێنی خۆی. بیر بکەرەوە کە ئێمە لە مێشکی خۆیشماندا ئەو کارە دەکەین. لە نێوان شتە بەردینەکان و هاوریشمیەکان و پلاستیکیەکان جیاوازی دادەنێین. شتە بێ گیان و شتە گیاندارەکان لێک جیا دەکەینەوە، گیا و حەیوان و مرۆڤ لە یەکتر جیا دەکەینەوە و دەی ناسینەوە. لە مەبەستم تێدەگەی سۆفیا؟ ئەرستۆ دەیویست کارێکی گەورە لە سروشتدا ئەنجام بدا، هەوڵیدا نیشانمان بدا کە هەر شتێک لە سروشتدا پێوەندی بە بەشی خۆیەوە هەیە و دەکەوێتە بە شیکردنەوەیەکی وردتریش. بۆ نموونە هێرمێس گیانلەبەرە، ڕاستە بڵێین حەیوانە. ڕاستتر بڵێین بڕبڕەی هەیە، ڕاستتر بڵێین مەمکی هەیە، ڕاستتر بڵێین سەگە، ڕاستتر بڵێین لە نژادی سەگی شوانە، یا لە نژادی سەگی شوانە، ڕاستتر بڵێین سەگێکی شوانی نێرە سۆفیا بچۆرە ژوورەکەت لە خۆش تێک هەڵگرە لەسەر زەوی هەر شتێک کە هەڵەگری دەبینی پێوەندی بە چینێکی گەورەترەوە هەیە ئەگەر شتێک هەڵبگری کە نەتوانی دەستەبەندی بکەی دەکەویتە ترس و دڵەڕاوکێوە وای دابنێ شتێکت دۆزیوەتەوە کە نازانی حەیوانە یا ڕووەکە یا بێگیانە وا دەزانم نەوێری دەستی بۆ بەری باسی حەیوان و گیا و بێگیانم کرد منی خستە یادی یاریەک کە لە میوانیەکاندا کەسێک لە ژوورەکە دەنێرنە دەرەوە کاتێک دەگەڕێتەوە بۆ ناو ژوورەوە دەبێت بزانێت کە ئەوانی تر چیان لەبەر چاو گرتووە وای دابنێ کە پشیلەی خانە خوێکە کە لەو کاتەدا لە باخی دراوسێکەیاندایە لەبەر چاویان گرتووە ئەو کەسە دێتە ژوورەوە دەستدەکا بە ناوبردنی شتەکان ئەوانی تر تەنیا دەتوانن بە بەڵێ یا نا وەڵام بدەنەوە. ئەو کەسە بێچارە ئەگەر ئەرستۆیەکی باش بێ ڕێگە چارەی زۆرە بۆ ئەوەی لە یاریەکە دابراوە بێ پرسیار دەکا ئایا بە دەست هەست دەکرێت بەڵێ گیایە نا حەیوانە بەڵێ پەلەوەرە نا مەمکی هەیە بەڵێ. پشیلەیە کەواتە پشیلەی خانە خوێیەکەیە کەواتە ئەرستۆ ئەم یاریەی داهێنا هەروە شانازی داهێنانی یاری خۆشارکێ دەگەڕێتەوە بۆ ئەفلاتون شانازی ڕاهێنانی یاری لێگۆمان لەوە پێشدایە دیمۆکریتۆس ئەرستۆ ڕێخەرێکی ورد بین بوو کە دەیویست پێناسەکانی ئێمە ڕوون بکاتەوە لە ڕاستیدا ئەو زانستی مەنتقی بنیات نا بەشێک یاسای زاڵ بەسەر هۆکارەکانی بە وردی ڕوون کردەوە و ئەگەر پەسەندی بکەین کە گیانلەبەرەکان هەموویان دەمرن پێشەکی یەکەم و دوایی قبووڵ بکەین هێرمێس بوونەوەرێکی زیندووە پێشەکی دووەمە و کاتە بە ئاسانی دەگەین ئەو ئەنجامەی کە هێرمێس تایبەتمەندی مردنی هەیە. ئەم نموونە پیشانەدا کە مەنتقی ئەرستۆ لەسەر پێوەندی و پێویستی خوازراو بنیات نراوە. کە لە نموونەی سەرەوەدا بە بوونەوەری زیندوو تایبەتمەندی مردن دەزانرێت. سەرەڕای ئەوە ئەم وتەیە بە تەواوی دروست و ڕاستە بەڵام شتێکی تازەی بە ئێمە نەوتووە. ئێمە لەوە پێش دەمانزانی کە هێرمێس دەمرێت چونکە سەگە و سەگەکان بە پێچەوانەی بەرد و کێوەکان هەموویان بوونەوەرگەلێکن بە تایبەتمەندی مردنەوە. سۆفیا ئەمەمان بە دڵنیاییەوە دەزانی. بەڵام پێوەندی هەموو شتەکان هەمیشە بەو ئاسانی و ڕاشکاویە نییە. جار بە جار پێویستە پێناسەکانمان ڕوون بکەینەوە. بۆ نموونە ئایا بە ڕاستی دەکرێت کە بێچووەبچووکێکی مشک وەکوو بەرخ یا تووتکی سەگ لە مەمکی دایکی شیر بخوات؟ مشک بێ شک هێلکە ناکا. کەس تا ئێستا هێلکەی مشکی نەدیوە. کەواتە بێچووەکەی وەکوو بەراز و سەگ و مەڕ لە دایک دەبێ. حەیوانگەلێک کە لە سکی دایکیاندا پەروەردە دەبن بە شیردەرەکان دەیانناسین. بەو واتایە کە بە شیری دایکیان تێر دەبن. کەواتە باسەکە چارەسەر بوو. وەڵام لە دەروونی ئێمەدایە، بەڵام دەبێت بیری لێ بکەینەوە لەوانەیە بۆ کاتێک لە بیرمان نەبووبێ کە مشکەکان شیر دەخۆن. پێ دەچێ لەبەرئەوە بووبێت کە هەرگیز شیرخواردنی بێچووە مشکمان نەدیبێت، چونکە مشک لە کاتی شیرخواردنی بێچووەکەیدا لە بەر مرۆڤ هەڵدێت. ڕیزبەندی و بەرنامەی سروشت ئەرستۆ لە ناساندنی ژیاندا موشتەکانی جیهانی سروشتی بەسەر دوو کەردا دابەش کرد. بەشی یەکەم بە شتە بێگیانەکان ناوی برد و وەکو بەرد، دڵۆپی ئاو، خۆڵ. ئەم شتانە شیاوی گۆڕان نین. بە وتەی ئەرستۆ شتە بێگیانەکان لە ڕێگەی هۆکارە دەرەکیەکانەوە دەگۆڕێن. بەشی دووەم گیاندارەکانن کە توانا و هێزی گۆڕانیان هەیە، ئەرستۆ گیاندارەکانیش بە دوو بەش دادەنێ. یەکەم حەیوانەکان دووەم مرۆڤەکان دەبێت وەری بگرین کە خشتە بەندیەکانی ئەرستۆ زۆر ڕوون و ساکارە لە نێوان شتە بێ گیانەکان و و گیاندارەکاندا بۆ نمونە بەرد و گوڵ جیاوازیەکی بنەڕەتی هەیە هەروەها لە نێوان حەیوانەکان و گیا کانیشدا ئەو جیاوازیە بنەڕەتیە هەیە بۆ نمونە جیاوازی ئەسپ و گوڵ. دەمەوێت بڵێم کە جیاوازی نێوان مرۆڤ و ئەسپیش کەم نییە، بەڵام ئەو جیاوازییە کوتومت چییە؟ دەتوانیت بڵێیت؟ بە داخەوە من کاتی ئەوەم نییە لە ڕێی وەڵامی تۆ بوەستم کە تۆ کڵۆیەک خەن بخەیتە ناو پاکەتێکی پەمەیی. کەواتە خۆم وەڵامی ئەدەمەوە، کاتێک ئەرستۆ ڕووداوە سروشتییەکان بە سەر چەند بەشدا دەخەمڵێنێت، ئەندازە و پێوەر ئەو تایبەتمەندیانەیە کە هەر ڕووداوێک هەیەتی. یاخود بە واتایەکی تر کارێک کە هەر پێشهاتێک دەتوانێت بیکات. هەر گیاندارێک بریتی لە ڕوەک حەیوان و مرۆڤ دەتوانێت گەشە بکات و خواردن بخوات و زاوزێ بکات. خوڵقێنراوە گیاندارەکان، حەیوان و مرۆڤ، جیاواز لەو شتانەی پێشوو دەتوانن دنیای دەوروبەری خۆیان سەیر بکەن و تیایدا بگەڕێن. مرۆڤەکان زیاد لەوەش دەتوانن فیکر بکەنەوە یان ئەو شتانەی کە دەیبینین لە شێواز و ڕیزبەندی جۆراوجۆردا ڕێک بخەن. بەم جۆرە لە جیهانی سروشتدا هیچ سنوورێکی نەگۆڕ نییە، بەڵکو ئەوە ئێمەین کە گۆڕانی ئارامی ڕووەکە ئاساییەکان بۆ ڕووەکێکی ئاڵۆز و هەروەها لە گیانلەبەرانەوە بۆ حەیوانهایەکی گرنگ ئاگادار دەبین و سەرنجی ئەدەینێ. بەو وتەی ئەرستۆ مرۆڤە کە هەموو ژیانی سرووشت تاقی دەکاتەوە و لە سەرووی ئەو ڕیزبەندییەوەیە مرۆڤ وەکوو ڕووەکەکان گەشە دەکات و خۆی تێر دەکا. وەکوو حەیوانەکان است و توانای بزووتنەوەی هەیە، لەگەڵ ئەوەشدا تایبەتمەندییەکی خۆی هەیە بەو واتایە کە دەتوانێت بە عەقڵ فیکر بکاتەوە. سۆفیا، کەواتە مرۆڤ برووسکەیەکی لە عەقڵی خودا هەیە. بەڵێ، وتم خودا، ئەرستۆ جار جار دەیخستینە یادی ئەوەی کە دەبێت خودایەک ببێ کە بێتە کە ببێتە سەرەتای بزووتنەوە لە جیهانی سروشتیدا. کەواتە دەبێت خودا لە لووتکەی بەرزی ڕیزبەندی سروشتدا دابنێین، ئەرستۆ پێی وابوو کە گەڕانی ئەستێرەکان ڕێنوێنی گشتی گەڕان و بزووتنەوەی سەر زەوییە. سەرەڕای ئەوە دەبێ شتێک هەبێ کە ئەم شتە ئاسمانییانەش بخاتە بزاڤ. ئەرستۆ ئەم شتە بە بزوێنەری یەکەم یا خودا دەزانێت، بزوێنەری یەکەم خۆی ناجووڵێت بەڵام هۆکاری ئاسمانی گەڕانی تەواوی ئەستێرەکان و هەروەها هەر جۆرە بزاڤێکی سروشتە. چۆنیەتی هەڵسوکەوت و کردار واتە ئەخلاق. سۆفیا با بگەڕێینەوە بۆ لای مرۆڤ. بە بڕوای ئەرستۆ مرۆڤ ڕۆح لە خۆی وەردەگرێت و ڕۆحیش بریتییە لە سێ بەشی گیایی، حەیوانی و عەقڵی. لێرەدا ئەرستۆ پرسیار دەکات چۆن دەبێت بژین؟ ژیانی باش پێویستی بە چی هەیە و وەڵامیشی ئەداتەوە، مرۆڤ تەنیا لە کاتێکدا خۆشبەخت دەبێت کە بتوانێت هەموو توانا و لێهاتوویی خۆی بخاتە گەڕ. ئەرەستۆ پێی وابوو سێ جۆر خۆشبەختی هەیە. جۆری یەکەم خۆشبەختی ژیانێکی پڕ لە شادی و چێژە. جۆری دووەم ژیانی ئازاد و بەرپرسیارە نەیە. جۆری سێهەم ژیانی زانایانە و فەیلەسفیە. ئەمجارە ئەرستۆ دەڵێ کە ژیان دەبێ سێ شتی تیا بێ تاکوو مرۆڤ بە خۆشبەختی و کامەرانی بگات. ئەرستۆ هەر جۆرە نەبوونی هاوسەنگی یا زێدەڕۆیی و کەمبایەخی ڕەت دەکاتەوە. ئەگەر لە دەورانی ئێمەدا بژیایەت دەیوت عەقڵی تەندروست لە لەشی تەندروستدایە. کەسێک کە تەنیا بایەخ بە گەشەی جەستەیی بدا، دروست بە ئەندازەی کەسێک کە تەنیا مێشکی لە کاردا بێ، ناهاوسەنگ و ناتەواوە. هەر جۆرە زێدەڕۆیی دیاردەی لاڕێیە لە ژیاندا. ئەم باسە سەبارەت بە پێوەندییەکانی مرۆڤیش بەو ئەندازە گرنگە، ئەرستۆ لێرەشدا ئەندازەی مامناوەندی بوون بە باش دەزانێت. مرۆڤ نابێت نە ترسنۆک بێت نە بێباک، دەبێت لە ئەندازەدا بێ. ئەندازەی کەم ترسنۆکییە و ئەندازەی زۆر بێباکییە. دەبێت نە زۆر دەستپێوەگر بین، نە زۆر دەستکراوە. دەبێت سەخی سروشت بین. سەخیبوونی کەم دەبێتە سەقیلی و سەخیبوونی زۆر دەبێتە بێدەربەستی و دەستپێوە نەگرتن. هەروا لە خواردندا دەبێت ئەندازە ڕابگرین، کەمخۆری و زۆرخۆری هەردووکیان مەترسیدارن بۆ جەستە و تەندروستی. بیرۆکەی چۆنێتی کرداری مرۆڤ لە فکری ئەفلاتون و سوقراتدا لەسەر بناغەی پزیشکی یۆنان بنیات نراوە. تەنیا بە ئەندازە ڕاگرتن و هاوسەنگ بوون دەتوانین ژیانی خۆش و بێ کێشە و گرفت بەدەست بهێنین. ڕامیاری واتە سیاسەت. ناشیرینی و ناحەزی زێدەڕۆیی و کەم ڕۆیی لە چۆنێتی هەڵسوکەوتی ئەرستۆ لەگەڵ کۆمەڵگاشدا دەبینرێت. دەڵێت مرۆڤ حەیوانی ڕامیارە. کە بەبێ کۆمەڵگای دەوروبەری مرۆڤی ڕاستەقینە نییە. بوونی خێزان و کۆمەڵگا بۆ ئێمە پێویستییە سەرەکی و سەرەتاییەکانی ئێمە وەکوو خواردن و هەروەها گەرما و خۆشەویستی هاوسەرگرتن پەروەردەی منداڵ دابین بکات. بەڵام مەزنترین شێوەی هاوڕێتی و دۆستایەتی مرۆیی تەنیا لە دەوڵەتدا پەیدا دەبێت. پرسیارێک زەق دەبێتەوە کە ئایا دەوڵەت چۆن دەبێت دروست بکرێت؟ دەوڵەتی ئاماژە پێکراوی ئەفڵاتوون لە یادت ماوە؟ ئەرستۆ سێ شێوازی دەوڵەتی شیاو شی دەکاتەوە. یەکێکیان دەوڵەتی پادشاییە کە لەو جۆرەدا تاقە یەک سەرۆک هەیە. ئەم شێوازی دەوڵەتە بە مەرجێک باش دەبێ کە نەبێتە زۆرداری و پاشاگەردانی. بەو واتایە کە پاشای تاقانە تەنیا قازانجی خۆی لە بەرچاو نەگرێت. جۆرێکی تری دەوڵەتی باش دەسەڵاتداری دەوڵەمەند و خاوەن خوانەکانە کە تیایدا کۆمەڵێکی خاوەن دەسەڵات فەرمان دەکەن. ئەم شێوازی دەوڵەتە دەبێت ئاگاداری دەرکەوتنی شێوازی ئۆلیگارشی بێت بە واتای دەسەڵاتداری چەند کەسی و بۆ ئەو شێوازە نەگۆڕێت. دەوڵەتی سەربازی نمونەیەکە لە شێوازی ئۆلیگارشی ئەرستۆ جۆری سێهەمی دەوڵەتی باش بە دەسەڵاتی کۆمەڵگا ناودەبا کە هەمان دیموکراسییە. بەڵام ئەم جۆرە دەوڵەتەش ناتەواوی و عەیبهایەکی هەیە. دیموکراسی زۆر بە خێرایی دەتوانێ بە شێوەی دەسەڵاتداری خراپەکارەکان دەربێت. ئەگەر هیتلەری ستەمکار و زۆردار نەبوایەتە سەرۆکی دەوڵەتی ئەڵمان، بە دڵنیاییەوە نازییەکەم دەسەڵاتەکانی، نازییەکەم دەسەڵاتەکانی تری ناو دەوڵەت دەسەڵاتی خراپەکارێکی تریان لە جیاتی ئەو دروست دەکرد. فیکرگەلێک دەربارەی ژنان کاتی ئەوەیە فیکری سەیرەکانی ئەرستۆ دەربارەی ژنان بکەین. لەم باسەدا بڕوای بەو. بڕوای ئەو بە داخەوە زۆر پڕهیوا نییە و ناگاتە ئەفڵاتوون. ئەرستۆ بە لای ئەو فیکرەدا زۆرتر دەچوو کە ژنان لە چەند لایەنەوە بێتوانان. ژن پیاوی ناتەواوە. ژن لە زاوزێدا ناکارایە و تەنیا وەردەگرێت، بەڵام پیاو کارایە و بەرهەمهێنەرە. بەو هۆیەوە ئەرستۆ وتی منداڵ تەنها تایبەتمەندییەکانی پیاو وەردەگرێت، بە بڕوای ئەو تایبەتمەندییەکانی منداڵ بوون تەنیا لە تۆوی پیاودا هەیە. ژن وەکو زەوی وایە تۆوەکە وەردەگرێت و دەیڕوێنێت، بەڵام پیاو تۆوەکە دروست دەکا، بە واتایەکی تر پیاو ڕوخسار و چۆنێتی منداڵ دروست دەکا. ئەڵبەت جێی تێڕامانە پیاوێک لە زۆر لایەنەوە ئەوەندە ژیر و زانا بێ، بەڵام لە باسی ژن و پیاودا هەڵەیەکی ئەوەندە گەورە بکا. ئەمە دوو شتمان پیشان دەدا، یەکەم ئەوەی کە ئەرستۆ وادیارە زۆر تەجرەبەی زانستی سەبارەت بە ژیانی ژنان و منداڵان نەبووە، دووەم دەریدەخا کە هەر کاتێک ڕێگە بدرێ پیاوان ببنە تاکە سواری گۆڕەپانی زانست و ژیاری، کارەکان چەندە بە هەڵەدا دەچن. ڕوانینی هەڵە و ناڕاستی ئەرستۆ دەربارەی باسی ژن و پیاو زیانێکی هەرە زۆری لێ کەوتەوە. چونکە بیرۆکەی ئەو بوو نەک بیرۆکەی ئەفڵاتوون کە لە تەواوی سەدەکانی. ناوەڕاستدا زاڵ بوو. میراتێک کە گەیشتە کەنیسە و پەرستشگاکانی ئایینی مەسیحی دیمەنێک لە ژن بوو کە بە هیچ جۆرێک لە تەورات و ئینجیلدا نەبوو. بە دڵنیاییەوە عیسا دوژمنی ژن نەبوو. زیاتر لەوە باس ناکەم، بەڵام دیسان وانەمان ماوە. سۆفیا بەشی ئەرستۆی جاروونیوێک خوێندەوە لە پاشان خستیە ناو پاکەتەکەی و دانیشت و چاوی بڕیە ئاسمان. لە ناکاو بیری کردەوە کە دەوروبەری چەندە هەڵڕژاوە. کتێب و پاکەتەکان لەسەر زەوی کەوتبوون، گۆرەوی و جلوبەرگ نیوەی لە کۆمیدەکە و نیوەی لە دەرەوە بوون لەسەر کورسیەکەی جلێکی پیسی زۆر کەوتبوو. سۆفیا هەستی کرد ئیشتیایەکی زۆر لە دەروونی دایە بۆ ڕێک پێ کردنی شتەکان. سەرەتا هەموو جلەکانی لە کۆمێدەکە دەرهێنا و خستیە سەر زەوی. دەبێ سەر لە نوێ دەست بە کار بێ. جلەکانی دانە دانە قەت کرد و خستیە ناو تاقمی خۆیەوە و کۆمێدەکە حەوت تاقمی هەبوو. یەکێک بۆ گۆرەوی یەکێک بۆ پانتۆڵ و بەرە بەرە هەموو تاقمەکانی پڕ کرد. شوێنی هەر شتێکی بە باشی دەزانی. جلە پیسەکانی خستە کیسەیەکی پلاستیکی گەورە و لە تاقمی خوارەوە لەو ناوەدا چاوی بە تاکێک گۆرەوی درێژ کەوت کە مێشکی هەژاند. کێشەکە ئەوە بوو کە تاکەی تری گۆرەویەکە نەدەدۆزرایەوە. ئەم گۆرەویە هی سۆفیا نەبوو. بە وردی سەیری کرد ناونیشانی خاوەنەکەی نەدۆزیەوە بەڵام توانی بزانێت هی کێیە. خستیە سەر کۆمێدەکە لە پەنای لێگۆ و شریتی ڤیدیۆ و ملپێچە سورەکە دیسانەوە سەیری زەوی کرد کتێب و گۆڤار و وێنەکانی هەر بەو جۆرە کە مامۆستاکەی لە باسی ئەرستۆ دا وتی ڕێک پێک کرد دوای ئەوە تەختەکەی چاک کرد و لە پاشان مێزی نوسینەکەی لە کۆتاییدا لاپەڕەکانی ئەرستۆی ڕێک پێک کرد و بە دەرزی بە دەرزی پێکیەوە نان و هەمووی خستە ناو فایلێک فایلەکەشی خستە ناو تاقمی سەرەوە ئەمڕۆ دەبێت پاکەتی نامەکانی ناو حەشارگەکەیش بهێنێت بڕیاری دا لەمە بەدواوە شتەکانی بە خاوێنی و ڕێکی ڕابگرێت مەبەستی تەنیا شتەکانی ژوورەکەی نەبوو لە خوێندنەوەی باسەکەی ئەرستۆدا بۆی دەرکەوت کە ڕێککردنی فیکرەکانی زۆر گرنگە تاقمی سەرەوەی کۆمیدەکەی بۆ ئەو مەبەستە تەرخان کردبوو، تەنیا شوێنێکی ژوورەکەی کە بە تەواوی دەستی پێ نەدەگەیشت. دوو کاتژمێر بوو دەنگی دایکی نەدەبیست. سۆفیا چووە خوارەوە بڕیاری دا سەرەتا خواردن بداتە حەیوانەکانی و لە پاشان دایکی لە خەون بە ئاگا بکاتەوە. لە چێشخانە بە سەر شووشەی ماسییەکاندا دام و کا، یەکێکیان ڕەش بوو یەکێکی تر پرتەقاڵی. ماسی سێهەمی سوور و سپی بوو، بەو هۆیەوە ناوی قالۆنچە ڕەش، سەر زێڕین و کڵاو سووری لێ نابوون. لەو کاتەدا کە خواردنی بۆ ماسییەکان دەکردە ناو ئاوەکە وتی، ئێوە لە گیاندارانی سروشتن و دەتوانن زاوزێ و گەشە بکەن. هەروەها خۆتان تێر بکەن بە وتەیەکی تر، ئێوە بەشێک لە گیاندارانن کە دەتوانن بڕۆن و جیهان ببینن. ڕاستتر بڵێین ئێوە ماسین و لە ڕێگەی پەناگوێتانەوە هەناسە دەکێشن و دەتوانن لە ئاوی ژیاندا مەلە بکەن. سۆفیا سەرقاپی خواردنی ماسیەکانی نایەوە لە شێوەی ڕیزبەندی خۆی بۆ ماسیەکان لە خشتەی سروشدا خۆشحاڵ بوو بە تایبەت لە وشەی ئاوی ژیان زۆر ڕازی بوو ئێستا سەرەی بولبولەکانە سۆفیا تۆزێک دانی خستە ناو قاپی خواردنیانە ووتی بچکۆلە خۆشەویستەکان ئێوە لە هێلکەی بچوکی جوانی بولبول سەرتان دەرهێناوە. بۆیە بوونەتە ئەو بولبولە جوانە خۆشەویستە، چونکە ئەم هێلکانە ڕوخسار و تایبەتمەندی بولبولی تێدایە بە شاییەوە کە نەبوونە تووتی جیقن. سۆفیا ئەمجارە چووە ناو حەمامەکە بۆ لای کیسەڵەکەی کە لە قەفەسێکی گەورەدا پاڵکەوتبوو. هەر جارێک کە دایکی دەچوو بۆ حەمام هاواری دەکرد کە ڕۆژێک سەری ئەم کیسەڵە هەڵدەکێشێت. بەڵام باش بوو کە تا ئێستا قسەکەی نەببوە حاڵەتی کردەوە گەڵایەکی کاهوی هەڵگرت و خستیە ناو قەفەسەکە و وتی، کیسەڵ گیان تۆ لە ڕێزی حەیوانە خڕۆکەکاندا نیت، بەڵام دەتوانیت تەنیا بەشێکی بچوک لەم جیهانە بەرینەی ئێمە ببینیت. زۆر دڵگران مەبە چونکە تۆ تەنیا گیانلەبەرێک نیت کە ناتوانی بە خێرایی بە ڕێگادا بڕۆیت. پشیلەکەی ئەڵبەت خەریکی ڕاوە مشک بوو، ئەمەش لە سروشتی پشیلەدایە، سۆفیا لە ژووری دانیشتنەوە چوو بۆ ژووری خەوی دایکی، گوڵدانێکی پڕ لە گوڵی نێرگز لەسەر مێزێکی بچووک دانرابوو. تۆزێک وەستا و پەنجەی بەسەر گوڵە ناسکەکانیدا هێنا. دەتگوت گوڵەکان لە کاتی تێپەڕبوونی ئەودا کڕنووشیان بۆ برد. وتی، ئێوەش بەشێکن لە سروشت. لە ڕاستیدا لە جیاوازی لەگەڵ ئەو گوڵدانەی کە تیایدا ڕواون، خاڵی سەروەریتان زۆرترە. بەڵام بەداخەوە توانای هەستکردنی ئەو ڕاستیەتان نیە. سۆفیا بە ئارامی چوو بۆ لای دایکی کە لە خەوێکی قوڵدا بوو. بەو جۆرەش سۆفیا دەستی خستە سەر ناوچاوانی وتی تۆ لە هەموو بوونەوەرەکان خۆشبەختتری. چونکە نەوەکو گوڵ تەنیا زیندووی، نەوەکو پشیلە یا کیسەڵ لە گیاندارانی، بەڵکو مرۆڤی و دەتوانی کەڵک لە بەهرەی عەقڵ وەربگریت. سۆفیا بۆچی قسەی هەڵیت و پەڵیت دەکەی. دایکی زووتر لە عادەت لە خەون بەر بووبوو. خەریک بووم دەموت تۆ وەکوو کیسەڵ تەمەڵ و سستی دەمەوێ پێشت بڵێم کە ژوورەکەی خۆم بە وردی ڕێک و پێک کردووە.